باوەڕبەخۆبوون خۆ بە زل زانین نییە. لەوانەیە بە پێی ئەو شتانەی تا ئێستا باسمان کردووە وا بزانیت کە باوەڕبەخۆبوون شێوەیەکە لە خۆ بە زل زانین، بەڵام ئەبێ بزانین خۆ خۆشەویستی جیاوازی زۆرە لەگەڵ خۆپەرستی و خۆ بە زل زانین. ڕەوتی خۆپەرستی ئەوەیە کە بڵێی بە ویستی خۆم. ئەمەوێت ژیانم بەو جۆرەی خۆم حەز ئەکەم ببەمە سەر، بەبێ ئەوە و کەسانی دیکە. لێرەوەیە کە ئەڵێن خۆپەرستی لە بت پەرستی خراپترە و دۆزینەوەی هاوبەشە بۆ خوا. بەڵام ڕەوتی باوەڕبەخۆبوون ئەوەیە کە بڵێیت ئەی یەزدان، بەوپەڕی ڕێز و سەردانەواندنەوە، باوەڕم بە هێز و توانای تۆ هەیە و دڵنیام تا تۆ پشتیوانم بیت هەمیشە سەرکەوتۆم. ئەو کەسەی نەخۆشی خۆپەرستی لەگەڵە هەموو شتێک تەنیا لە خۆیدا ئەبینێ و هیچ نرخێک بۆ کەس دانانێت و تەنانەت ئەگەر بۆ گەیشتن بە ئامانجەکانی کەسانی دیکەش ورد و خاش بکات هێشتا شاد و خۆشحاڵە. ئەو کەسەی ڕۆحی بەرزی باوەڕبەخۆبوونی تێدایە خۆی و کەسانی تریشی خۆش ئەوێ چوون خۆی و کەسانی تر وەک نیشانەیەک لە یەزدان سەیر ئەکا خۆپەرستان کەسیان خۆش ناوێ، گرنگی نادەن بەوەی کە دروستکراوی خوان، بەڵام ئەوانەی باوەڕ بە خۆ بوونیان تێدایە پڕن لە ڕێز و خۆشەویستی و پشتگیری کەسانی تر. ئەوانەی باوەڕیان بە خۆیان هەیە لەبەر ئەوە خۆیان خۆش ئەوێ و گرنگی ئەدەن بە هەست و نیاز و بەرنامە و ئامانجەکانیان کە ئەیانهەوێت ببن تا بۆ خۆیان و کەسانی تر بە کەڵک و سوودمەند بن لە بابەتی فیداکاریدا وتمان کە بە گرنگیدان بە خۆت ئەتوانی تەمەنێکی پتر بە فیداکاری درێژە بدەیت و پێویستمان بە فیداکاری کەسانی تر نەبێت. خۆپەرستان گرنگی ئەدەن بە خۆیان لەبەر ئەوەی ئەیانەوێت هەمیشە هەر خۆیان بن. ئەوان بە هەڵە گرنگیدان بە خەڵکی بە جۆرێک لە خۆشکێنی دا ئەنێن. گرنگیدان بە کەسانی تر کاتێک خۆ بە کەم دانانە کە گرنگی بە خۆت نەدەی. ئەوانەی باوەڕیان بە خۆیان هەیە ئەزانن هەرچییان هەیە لە خواوەیە و ئەوان بە جوانی و بچووکی خۆیان لە بەرامبەر خوادا هەستی پێ دەکەن، هەمیشە هەوڵ دەدەن پەیوەندییەکی بەهێزیان لەگەڵ سەرچاوەی هێز و توانای جیهاندا واتە یەزداندا هەبێت. خۆپەرستەکان لە بەرامبەر یەزداندا هیچ ڕێز و خۆ بە کەم دانانێکیان نییە، تەنانەت باوەڕیان بەوە نییە کە توانا و هێزیان لە خواوەیە. تۆش ئەبێ هەمیشە وریا بیت کە باوەڕ بەخۆبوونت هەبێت نەک خۆپەرستی. بۆ خۆت و کەسانی دیکە هاوکات ڕێز دابنێ، هەم کات بۆ خۆت و گەیشتن بە نیازەکانت تەرخان بکە و هەم کات بۆ کەسانی دیکەش و هەمیشە بە خۆشەویستییەوە خزمەتی خۆت و کەسانی دیکە بکە. ئەم بەشەش بە کۆتا هات.